متمانە کاری فیشە دەڵێ بترسە بەڵام هەر ئەو شتە بکە کە دەتەوێت ئەوەی گرینگە کردنیەتی پێویست بەوە ناکات کە چاوەڕێی ئەوە بیت کە بە تەواوی متمانەت بۆ دروست ببێت بۆ ئەوەی دەست پێ بکەیت تەنها دەست پێ بکە و لە درێژەی کارەکەتدا خۆشت نازانی کە چۆن بەڵام متمانە بەخۆبوونت بۆ دروست دەبێت بە کەس مەڵێ خەلیل جوبران دەڵێت گەشت بکە و بە کەس مەڵێ عەشقێکی ڕاستەقینە بژی و بە کەس مەڵێ بەختەوەرانە بژی و بە کەس مەڵێ خەڵک شتە جوانەکان تێک دەدەن بەبەر بارانەوە شێرلین کەنیون دەڵێت ژیان بریتی نییە لە دۆزینەوەی پەناگەیەک لە کاتی تۆفان بەڵکو ژیان بریتە لە فێربوونی سەما بە بەربارانەوە ئاسایی بوون، ڤان کوخ دەڵێ ئاسایی بوون ڕێگەیەکی قیرتاو کراوە، ڕۆیشتن پێیدا خۆشی و ئاسوودەیە، بەڵام لە ڕێگەی قیرتاودا هیچ گوڵێک سەر دەرناهێنێت. بەهێزترین کەس بەهێزترین کەسەکان ئەو کەسانە نین کە هێز و توانای خۆیان نیشانی جیهان دەدەن، بەڵکو بەهێزترین کەسەکان ئەو کەسانەن کە بێ ئەوەی خەڵک بە دەرد و کێشەکانیان بزانن و خەبەردار بن، بێ ئەوەی کەسێک برینەکانیان ببینێ، بێ ئەوەی کە خەڵک گوێی لە دەنگ و هاوارێکی ئەمان بێت، بەسەر چەرمەسەرییەکانیان سەر دەکەون، لە بێدەنگیدا ئازار دەچێژن، لە بێدەنگیدا ئازارەکانیان دەنێژن و لە بێدەنگیشدا برین و دەردەکانی خۆیان چارە دەکەن. فڕین، ڕەنگە ئەوان باڵەکانت بشکێنن، هیواکانت بڕووشێنن، بەڵام هەمیشە ئەوەت بیر بێت ئەوان ناتوانن و توانای ئەوەیان نییە کە فڕین لە هزر و خەیاڵتدا دەربێنن. ئەهریمەن، ئیپ مان دەڵێت، ئێمە هەموومان دێو و ئەهریمەن لە ناخماندا بوونیان هەیە کە هەمیشە دەیانەوێت بجەنگن، ئەو ئەهریمەنانە دەڵێن، ترس، قینە و تووڕەیی، گەر بێت و تۆ ئەم ئەهریمەنانەی ناو ناخت کۆنتڕۆڵ نەکەیت و دەستیان بەسەر دانەگریت، ژیانێکی سەد ساڵیت دەبێت بە تراژیدیا، بەڵام گەر بێت و کۆنتڕۆڵیان بکەیت، ژیانێکی تەنانەت یەک ڕۆژیشت دەبێت بە سەرکەوتن. خراپ دەتگۆڕێت. چارەنووس ڕێگاکانت دێنێتە بەردەم. بەڵام ئەوە خۆ تیکە بڕیار دەدەیت کە بە کامیاندا دەڕۆیت. چارەنووس خەڵک دەهێنێتە ناو ژیانتەوە، بەڵام ئەوە تۆیت کە بڕیار دەدەیت کە کامە بمێنێتەوە. چارەنووس ئازارت دەدات، بەڵام ئەوە تۆیت کە بڕیار دەدەیت کە ئایا ئەم ئازارە فێرت بکات یان بتڕووخێنێ. چارەنووس دەتشکێنێ، ورد و خاشت دەکات، بەڵام بەدەست خۆتە کە بڕیار بدەیت کە بە وردی بمێنیتەوە یان پارچەکانی خۆت کۆبکەیتەوە. چارەنووس دەتخاتە خوارەوە، بڕیار هی خۆتە کە ئایا هەڵدەستیتەوە یان هەر لە خوارەوە دەمێنێتەوە. چارەنووس دەتگۆڕێت، خراپ دەتگۆڕێت، بەڵام بەدەستە خۆتە کە بۆ کامە جۆرە بتگۆڕێت. ناتوانیت. پابلۆ نێرودا دەڵێت، تۆ دەتوانی هەموو گوڵەکان ببڕیت و پارچەیان بکەیت، بەڵام بیرت بێ هەرگیز ناتوانیت کە وا بکەیت بەهار کۆڵ بدا لە هاتن و نەیەت. بە نەرمی ئەلدۆس هاکسلی دەڵێت، بەردەمت تاریکە چونکە زۆر بە سەختی هەوڵی بۆ دەدەیت بە نەرمی ڕۆڵەکەم بە نەرمی فێر بە هەموو شتێک بە نەرمی بکەیت بەڵێ هەست بە نەرمی بکە تەنانەت کاتێک زۆر هەست بە قورسیش دەکەیت لێگەڕێشتەکان بە هێواشی و بە نەرمی ڕووبدەن بە نەرمی بە نەرمی ئەم وشەیە باشترین ئامۆژگاریە کە تا ئێستا بە منیان گوتبێ دەی بارگەکەت فڕێ بدە و هەنگاو بنێ بۆ پێشەوە چواردەوری تۆ هەموو لمی فشەڵە کە دەوری قاچەکانی تۆی داوە و دەیەوێت تۆ بخاتە ناو ترس و بەزەیی بەخۆدا هاتنەوە واچ لێ بکات کە نائومێد بیت دەی لەبەر ئەمە کە دەبێ بە نەرمی ڕێک بکەیت بە نەرمی ئەزیزەکەم بە نەرمی پەپولە هەمیشە حەزم لەوە بوو کە لە باخچەیەکدا پەپولەیەک بگرم و بەردەوام بە دوایدا ڕام دەکرد بەڵام پەپولەکە هەمیشە دەترسا و ڕای دەکرد، ئامانجی من ئازاردان نەبوو، بەڵکو سەیرکردنی باڵە جوانەکانی بوو لە نزیکەوە، بەڵام هیچ جارێکیان نەمتوانیوە پەپولەیەک بگرم بە دەستەکانم، ڕۆژێک دانیشتم و ئیتر ماندوو بووم لە ڕاکردن بەدوایدا، گوڵێکم لە دەست بوو، بە بێدەنگی و بێ جوڵە سەیری پەپولەیەکم دەکرد، کە شێتانە لەم گوڵەوە دەچووە سەر گوڵەکەی تر، لە ناکاو پەپولەکە هاتە سەر ئەو گوڵەی کە بە دەستمەوەیە، حەپەسا بووم، لەوەی کە ئێستا لە ناو دەستمدایە و لە نزیکەوە دەیبینم، ئەو شتەی کە دەمێک بوو بە دوایدا ڕام دەکرد. خۆی هاتە بەردەمم، تێگەیشتم کە نهێنییەکە خێرا ڕاکردن نییە، هەندێک جار، ئێمە ئەوەندە بە خێرایی و بە هەڵەداوان دوای دڵمان دەکەوین کە هەموو شتێکی بەردەممان تێک دەدەین، زۆرجار ئەم پەلەکردنە لەبری ئەوەی کە یارمەتیمان بدات، دەبێتە هۆی لەدەستدانی ئەو شتەی کە دەمانەوێت، هەندێک جار دەبێت بە نەرمی لەگەڵ ڕووداوەکان بجوڵێینەوە، هەر کە تۆ هێمن بوویت، شتەکە خۆی دێتە بەردەمت کە ویستووتە.